باوکاری کاک تارق لەگەڵتانە بەم یەوەش هاوڕێمان بن. بواری کۆمەڵایەتی گرنگترین بوار و لایەنە لە کەسیەتی هەریەکەماندا چونکە ئاشکرایە کە کۆمەڵگە و خێزان دوو سەرچاوی گرنگی فێرکاری سەرەتایی ژیانی ئێمەن تەنانەت ئەو ناوەشی کە لە مرۆڤ دەن لێ هەڵقوڵاوی کۆمەڵگاکەیەتی لە کۆمەڵگەوە فێری پێوەرەکانی چاکە و خراپە و ڕەوا و ناڕەوا بین و بۆیە دتوانین بڵێین کۆمەڵگە سەرچاوەی زیاتر لە لە سەدا هەشتای خۆشی و شادییەکانی ژیانە لە ژیانی هەر تاکێک و هەر مرۆڤێکدا. کۆمەڵگە کاریگەری تەواوی لەسەر خەون و خەیاڵ و هیواکانمان هەیە تەنانەت زۆربەی ئەو پاداشتەی کە لەلایەن پەروەردگارەوە بۆمان بڕیار دەدرێ بەهۆی پەیوەندییە کۆمەڵایەتییەکانەوەیە وەکو چاکەکردن لەگەڵ دایک و باوک و یارمەتیدانی داماو و هەژاران. دیسان زۆرێک لەو گوناهانەشی کە بۆ مرۆڤ دەنووسرێن بەهۆی خراپی و سادۆسری پەیوەندی کۆمەڵاتیەکانەوەیە پەرۆردگار سەتای دروستبوونی مرۆڤی کۆمەلایەتیانە ڕێکخستووە ئەوە تا باوکە ئادەم لە بەهشدا خۆی بە تەنها نەدەژیا بەڵکو دایکە حەوای لەگەڵدا بوو کاتێکیش کە هێندانە خوارەوە بۆ سەرزەوی بازنەی ژیانی کۆمەڵایەتیان فراوانتر بوو لە ڕێی مناڵخستنەوە و نەوە لێکەوتنەوە ژیانی کۆمەڵایەتی تا دێ چەندین واتا و لێکدانەوەی جیاواز هەڵدەگرێ هەڵبەتا پێشکەوتنی ژیار و شارستانیت پێویستی بە لێک تێگەیشتنی زیاتر هەیە لە نێوان تاکەکانی کۆمەڵگە و تەواوی گەلانی جیهان و بە بایەخەوە لەو پەیواندیانە دەڕوانێ مرۆڤ چەند بەرەو پێشەوە بچێ هێشتا هەر پێویستی بە کەسانی دیکە دەبێ و بگرە بەشێک لە کەسایەتی و بەرەوپێشچوونەکەی پەیوەستە بە پەیوەندی توندوتۆڵی بە خانەوادەکەی و هاوڕێیان و هاوکارانی و خەڵکی بەگشتیەوە. لەم سەردەمەی ئێمەدا کارکردن لە چوارچێوەی تیمدا بۆتە مەرجێکی سەرکی بۆ بەدیهێنانی سەرکەوتن و دەستکەوتە زەبەلاحەکان لە دنیادا بووە بە مەرج بەسەر هەریەکەمانەوە خۆمان لەو شتانە خاوێن بکەینەوە کە دەبنە ڕێگر لە ناسین و بەسەرکردنەوە و هاتوچۆی یەکتری و بووە بە مەرج بەسەرمانەوە کار و هەڵسوکەوتمان بگونجێنین لەگەڵ بەرامبەرەکانماندا چۆن لە هاوڕێکانت دەگەی چۆن مناڵەکانت پەروەردەاکەی چۆن چۆنی پەیوەندیە کۆمەڵاتیەکانت رێک دەخەی بێگومان پەیوەندی و لێک نزیک بوونەوەی خەڵک لە یەکتری گرفت و ناکۆکی و لێکدابڕانیش دەخاتەوە هەڵبەت بابەتی تاقیکردنەوەی خوایی لە ژیانی کۆمەڵایەتیدا لە جیاوازی و هاوتابوونی تەبیعەت و سروشتی خەڵکیدا خۆێ بینێتەوە هەروەها لە هاوتانەبوونی بەرژەوەندی تاکەکان لەگەڵ بەرژەوەندی کۆمەڵگا خۆی دەبینێتەوە. چەند هۆکارێک هەن کە ناکۆکی لە نێوان خەڵکیدا دەخەنەوە و ئاژاوە دروست دەکەن لە نێوان خەڵکاندا لەوانە ڕکابەریکردن لە پێناو دەست بە سراگرتن و دەسەڵاتداری ڕاکەڕاکە و پاشقور لە یەکترگرتن لەسەر بەرژەوەندیەکی کەم بەهەڵە لە یەکتر گەیشتن سەبارەت بەو لە چالاکیانەی کە لە گۆڕەپانی ژیاندا ڕوەدەن، ناکۆکی لەسەر ئەو هۆ و پێوانانەی لە کارەکەدا دەگیرێتەبەر، ناکۆکی و ڕاجیایی دەربارەی ئامانجەکان، ناکۆکی و ڕاجیایی دەربارەی ڕاستییەکان، ناکۆکی دەربارەی ڕادەی کاریگەری یەکێک لە بەهاکاندا، هەستیاری لە ڕادەبەدەر دەربارەی ڕەخنەگرتن، هەندێ سیفەت و خووی خراپی وەکوو کەللەڕەقی و زوو هەڵچوون، شوێن هەوا و هەوەسکەوتن و خزم خزمێنە و لایەنگری کردن، بۆ تێپەڕاندنی تەواوی ئەو شتانە لە پەیوەندییەکانمان لەگەڵ خەڵکیدا، پێویستمان بە ڕۆشنبیری و تێگەیشتنێکی زۆر و خاکیبوون و لێبوردەیی و ئارامگرتن و نەرمونیانە، ڕەنگە ئەوەی کە زۆریش ڕێگری بکا لەوەی مرۆڤ پەیوەندی خۆش بکا لەگەڵ بەرامبەرەکانیدا ترس و شەرمکردن بێ لە چاوپێکەوتن و ڕووبەڕووبوونەوەی خەڵکی، یان بەهۆی خۆ بەکەم زانینەوە بێ، یان بەهۆی خۆ ڕاهێنانەوە بێ لەسەر ئەتەکیەتی گفتوگۆ و قەناعەت پێکردن. جاری واش هەیە کزبوونی پەیوەندیە کۆمەڵایەتیەکانی مرۆڤ بگەڕێتەوە بۆ سەرقاڵی زۆری ئەو کەسە کۆمەڵگەکان تەنها کاتێک پێشدەکەون کە ڕێژەی خەمخۆرانی کاروباری گشتی ڕوو لە زیاد بوون بکەن بەڵکو کۆمەڵگەش تاوای لێنەیە پێی ناوترێ کۆمەڵگە جا هەرچەندە کەسمان ئاوات بە تیاچوونی کۆمەڵگەکەی ناخوازێ کەچی خەریکین بەو هەڵە گەورانەی کە دەیکەین پاساو بۆ ئەو کارە دەهێنینەوە لە گرنگترین ئەو هەڵانەش بڵاوبوونەوەی ستەم و گەندەڵی و خواردنی مەفەکان و داخورانی ئاسۆکانی پێشکەوتنی کۆمەڵایەتیە. ئەزموونی مێژوو فێری کردین کە هەر کات ستەم و زۆرداری تەشەنەی سەند ئیدی شتێک لە ڕووی کۆمەڵایەتییەوە نییە پێی بوترێ پیرۆز زۆرتر بڵێین ئەو کەسانەی کە گزی کەر و گەندەڵکارن ئامادەی هەموو کارێکن و تەنانەت ئەگەر بگاتە پیلانگێڕیش ئەوەی ژیانێکی دامەزراو بەدەست بهێنێ پێویستە دەستە و تاقمێک هەبن کە قوربانی بە بەشێک لە بەرژەوەندیەکانیان بدەن لە پێناو پاراستنی هەموواندا تا ژمارەشیان زیاتر بێ خێر و چاکە زۆرتر دەبێ و ژیرترین کەس ئەو کەسەیە کە لێبوردە بێت بەرامبەر بە خەڵکی ڕەنگە مرۆڤ لە شتی بچووک بە لاوە دەتوانێت شتی دیکە پێشکەش بکە بەڵام خۆ دەتوانێت بە دڵێکی شاد و پڕسۆزەوە پێشکەشی بکە ئەو دەسەڵات و هێزەیی کە شایستەی ڕێزلێنانە ئەوەیە کە خاوەنەکانی بە ڕێگەیەکی ڕەوا دەستیان کەوتووە بۆەوەی یارمەتی خەڵکی بدەین تا برەو بە خۆیان بدەن ئەوا با بەو شێوەیەی کە پێویستە مامەڵەیان لەگەڵدا بکەین هەموو مرۆڤێک ئەندازەیەک خێر و چاکەی هەر تێدایە ناکرێ کەسێک بێک پارچە بەبێ خێر و بێر ناو ببرێ پێویستە کەسی ژیر لە هەر کەسێکەوە فێری شتێک ببێ ئەگەر کارکردنت لە نێو تیمێکدا بوو ئەوە سرجەم لایەنە بەشداربووەکانت بیر بێ سروشتی خەڵکی تا ڕادەیەک هاوشێوەی یەکترە و ئەوەی کە من دڵخۆش دەکا زۆر کەسی ئەم جیهانەش دڵخۆش دەکا. بەدەستهێنانی متمانەی خەڵک لە ڕێگەی گفتارەوە نابێ بەڵکو لە ڕێگەی کردەوە و ڕەفتارەوە دەبێ. وەک چۆن پێت خۆشە خەڵک لێت تێبگەن بەو شێوەش پێویستە تۆش لە ئەوان تێبگەی. هەندێجار ناچارین کەسی بەرامبەر قبوڵ بکەین ئەگەرچی لە ژیانتدا زۆر بە جوانی بیرکەرەوە و بە عەقڵ حوکم بدە چونکە خوای گەورە بەوەوە ئێمەی لە سەرجەم بوونەوەرەکانی تر جیا کردووەتەوە ئامانجێکی ڕوون بۆ ژیانت دابنێ چونکە تەمەن چرکە ساتێکە کە هەر دەبێ پێی بگەی پەلە مەکە لە تەحەکوم کردن بە شتەکانەوە چونکە هەندێ جار ڕووکەشەکان دەمان خەڵەتێنن ڕێگا مەدە تەنها وشەیە کاریگەری بخاتە سەرت بەڵکو لەسەر ڕێگەی ڕاستت بەردەوام بە ئەگەر بۆ یەکەمین جار کەسێکت بینی لە ڕووکەشی تەحەکوم پێ بە ڕووکەش تەحەکومی پێ مەکە بەڵکو لێگەڕێ قسە بکە بە مەنتیق و عەقڵەوە تەحەکومی پێ بکە هەموو هەنگاوێکت بژمێرە بەر لەوەی کە پێش بکەوی چونکە لەوانەیە هەر هەنگاوێک بۆ پێشەوە ببیت بە بێ حساب بۆکردن دەتگێڕێتەوە بۆ دواوە ئەوەی بە دوای ڕاستیەوە بێ بەسەر هەموو شتێکدا سەردەکەوێ وتراوە دار بەر لا بڕینەوە و ماسیش بەر لا ڕاوکردنی نافرۆشرێ کاتێک تەماڵی بەڕێگەدا دەڕوا هەردەبێ هەژاری بەدوایەوە بێ کەسێک دەڵێ بە خۆشویستراوی بمرم باشترە لەوەی کە بە نەویستراوی بژیم ئەگەر ویستت هاوڕێت هەبێ بۆ یەکەم جار تۆ ببە بە هاوڕێ گوێگرێکی باش بە بۆ ئەوەی کە لە وەسیەتنامەکەیدا سەبارەت بە خۆشەویستی و عشقی بۆ خەڵکانی دەوروبەری لە وەسیەتنامەکەیدا بەم جۆرە دەدوێ و دەڵێ ئەو دەڵێ ڕۆژێکدا دێ کە جەستی من لە ژێر چرچەفێکی سپی پاک لە نەخۆشخانە دانرێت و ئەو مرۆڤانی کە بە سەختی سەرقاڵی زیندووەکان و مردووەکانن بە تەنیشتمدا تێپەڕن ئەوسا دادێ کە دکتۆر بڵێ مێشکم لە کار کەوتووە و بە هەزار هۆکاری نەزانراو و زانراو ژیانم کۆتایی پێ هاتووە. لە وەها ڕۆژێکدا هەرگیز هەوڵ مەدەن بە شێوەی ناسروشتی و بە کەڵک وەرگرتن لە ئامێر ژیانم بۆ بگەڕێننەوە و وا مەزانن ئەمە دوا وێستگەی ژیانی منە. با ناوی لێ بنێم وێستگەی سەرەتای ژیان و با جەستەم یارمەتی کەسانی تر بدا کە درێژە بە ژیانی خۆیان بدەن. چاوەکانم بدەن بە مرۆڤێک کە هەرگیز هەڵاتنی خۆر و ڕوخساری مناڵێک و گەورەی عەشقی لە چاوەکانیدا نەبینیوە، دڵم بدەن بە کەسێک کە جگە لە ئازاری هیچی تری لە دڵیدا هەڵنەگرتووە. خوێنم بدەن بە هەرزەکارێک کە لە ڕووداوی هاتووچۆدا ڕزگاری بووە و یارمەتی بدەن بۆ ئەوەی بە زیندوویی بمێنێتەوە و نەوەکانی دوای خۆی ببینێ. گورچیلەکانم بدەن بە کەسێک کە ژیانی لەسەر مەکینەیەک وەستاوە کە هەفتەی جارێک خوێنی دی بپاڵێوێ ئێسکەکانم و ماسولکەکانم و دانە دانەی خانەکان و دەمارەکانم هەڵبگرن و ڕێگەیەک بدۆزنەوە تاوەکو قاچەکانی مناڵێکی شەلەلی پێ چاک بکەنەوە لە هەر لایەکی مێشکم بکۆڵنەوە ئەگەر پێویست بوو خانەکانی دەربهێنن و هەلی ژیانی پێ ببەخشنەوە تاوەکو بە یارمەتی کوڕێکی لاڵ بتوانێ بە دەنگی بەرز هاوار بکا و کچێکی نابیست تەقە تەقی لێزمەی باران لە سەر شووشەی ژوورەکەی ببیستێ ئەوەی لە من دادەمێنێتەوە بیسووتێنن و خۆڵەمێشەکەم بە با بدەن تاوەکو گوڵەکان شکۆفە بکەن ئەگەر بڕیارە شتێکی من بنێژن با هەڵەکانم لاوازییەکانم و دەمارگیرییەکانم لە گۆڕ بنرێن گوناهەکانم بە شەیتان و ڕۆحم بە خودا بسپێرن و ئەگەر هەندێک جار حەزتان کرد یادم بکەن کردەوەیەکی چاک ئەنجام بدەن یان کەسێک پێویستی بە ئێوەیە با لە بەزەییتان بێبەش نەبێ ئەگەر ئەوەی وتم بۆ ئەنجام بدەن هەمیشە بە زیندوویی دەمێنمەوە. وتراوە عەشق شتێکە. کە تۆ بە زیندویی دەهێڵێتەوە تەنانەت پاش مەرگ. عەشق چۆنێتی مانەوەیە لە ژیاندا.